با بە تەمای زیاتر نەبێ، چونکە بەرامبەر بە ئایەتەکانی ئێمە کەللە ڕەق و سەرسەختە. سەئورهیقوه صعودا. لەمەولا کەند و کۆسپی وای دێن مەڕێ، زۆر بە مەینەت بەسەریا سەرکەوێ. انه فکر و قدر. ئەو بیری کردەوە و لە دڵی خۆیا داینا بەرامبەر بە قورئان چی بڵێ؟ ثم عبس وبسر. ئەنجا ڕووی گرژ کرد و چارەی ترش کرد. ثم ادبر واستکبر. ئەنجا پشتی لەوە هەڵکرد کە شوێنی پێغەمبەر بکەوێ و خۆی لە موسڵمانان بە زلتر زانی و فیزی کرد بەسەریانا. یا نۆزدە تاقم کاروباری سزادانی ملیۆنەها دۆزەخی بەڕێوەبەرن و تا ئەهلی کیتاب لە جولەکە و گاور یەقین پەیدا بکەن بە پێغەمبەرایەتی پێغەمبەر چونکە لە تەورات و ئینجیلیشا هەروا باسی سەقەر کراوە کە نۆزدە کەس یا نۆزدە تاقمی بەسەرەوەیە و ئەوانەیش کە ئیمانیان هێناوە بە پێغەمبەر ئیمانیان زۆرتر ببێ کە ئەبینن ئەهلی کیتابیش باوەڕ بە ڕاستی ئەم قسەیە ئەکەن و جولەکە و گاور و موسڵمانان هیچ گومانیان لەم مەسەلەیەدا نەبێ و بۆ ئەوەیش کەوا ئەوانەی باوەڕیان دانەمەزراوە و دوودڵن و کافرەکانیش بڵێن خوا مەبەستی لەم نۆزدە کەسە یا نۆزدە تاقمە چییە و نۆزدە چ خاسیەتێکی تیایە خوا هەر کەس گومڕا بکا ئاوای گومڕا ئەکا ئەم جۆرە قسانە بکا و هیدایەتی هەر کەسیش بدا وای هیدایەت ئەدا باوەڕی بە هەرچی هەبێ کە خوا بیفەرموێ و لە خوا خۆیشی بەولاوە کەس نازانێ لەشکری خوا کێن و چەندن و ئەم سەقەرە و ئەم نۆزدەیەتی ژمارەی سەقەرەوانانە بۆ ئەوە نەبێ کە ئادەمیزاد بیر لە خوا و توانایی خوا بکاتەوە بۆ هیچی تر نییە. کەللا بەل لا یەخافون الآخرە. نەخێر بەڵکو ئەوەیش نییە، ئەمانە هەر لە بنەڕەتەوە لە ڕۆژی قیامەت ناترسن. کەللا ئینەه تەذکرە. لێگەڕێن لەمانەی ئەمانە، ئەم قورئانە بیرخەرەوەی ڕۆژی جەزایە. هو اهل التقوی و اهل المغفرە. بیریش ناکەنەوە تا خوا مەیلی لێ ئەبێ خوا شایانی ئەوەیە بەندەکان خۆیان لە بێ فرمانی کردنی بپارێزن و ئەویش شایانی ئەوەیە لە گوناهیان خۆش ببێ.